بیرەوەرێکانی چارلی چاپلن. وەرگێڕانی لە ئینگلیزیەوە، ئەمین شوان. خوێندنەوەی یاسین قادر بەرزنجی هەواڵ عوسمان. ئەڵقەی نۆیەم. سەرم برد و سرم هێنا هیچم نەبینیەوە کە بیکەم خەیاڵێکم بە مێشکە هات و یەکسەر بۆ لای دایکم هەڵپەلیکام یەک کۆڵ جلە کۆنەمان هەیە، بۆ نەچم بیانفرۆشم، دایە! دایکم وتی کە کەس نایانکڕێ. هەرچی چۆنێک بێ، پشتم بە خوا بەست و کەڵەکەم کردن و کردمنە ناو جاخێکەوە و بەرەو بازاڕ دام بە شاندا و لەوێ کەوتمە هەڕاج کردن. خەڵکێکی زۆرم لە خۆم کۆ کردەوە. بەڵام هەر کە سەیری جلەکانیان دەکرد یان ئەمدیو و ئەودیویان دەکردن زەردەخەنەیەکیان دەکرد و سەرێکیان ڕادەوەشاند و لێیان دەدا دەڕۆیشتن. ئەوەندەم هاوار کرد، کابرایەکی زەرەنگەر کە دووکانی بە دەستی ئەو بەرەوە بوو، کەوتە سەرەتادکێ و مۆڕ بوونەوە. نەخێر هات بۆ لام و هەندێ پرسیاری لێ کردم کە بۆنی گاڵتە پێ کردنیان لێوە دەهات. ترسێکم لێ نیشت. لە تاوە شتەکانم کۆ کردەوە و پاش ئەو هەموو هاوار هاوەرە لە جووتێ گۆرەوی پووزەوانە بەولاوە کە بە شەش پەنس فرۆشتم، هیچی ترم بۆ نەفرۆشتەوە. کە چوومەوە دایکم نەختێ تووڕە بوو، وتی. گۆرەویەکانت بۆچی بەوەندە بە هەرزان فرۆشتووە؟ زیاتریان ئەکرد. هەر نەبوایە بۆ خۆم لە پێم ئەکردن. پاش ماوەیەک ناچار بووین بچینەوە بۆ گەڕەکەکەی جاران و یەک ژوور بەکرێ بگرینەوە. لەم کاتەیە ناسیاریم لەگەڵ کابرایەک و کوڕەکەیدا پەیدا کرد کە لە پشتیرێکی پشت شەقامی کندکتندا گاریان دەکرد. ئەمان بوو کە شووشە و شتی منداڵانیان دروست دەکرد و دەیان فرۆشت. لە ئیشەکەیان باش ورد بوومەوە، بۆم دەرکەوت کە تا بڵێی ئاسانە و کەوتمە یاریدەدانیان تا سنعەتەکە فێر بووم. ئەوەندەی پێ نەچوو، ئەوان ڕۆیشتن و من سەرمایەیەکی شەش پەنسیم پێکەوە نا و ناوی خۆم لێ هێنا و پاش ئەوەی دەست و پلی خۆم هەموو بریندار کرد، سێ دەرزەن پاپۆڕم دروست کرد. بەڵام ژوورەکەمان ئەوەندە نەبوو کە جێگەی دایکم و من و کەڕەستە و تفاقەکەمی تێدا ببێتەوە، بۆیە دایکم کەوتە بۆڵەبۆڵ لەسەر ئەوەی کە گوایە جێگەی ئیشکردنی بۆ نەماوەتەوە. جگە لەمە، گوایە بۆنی سرێشی کوڵاو و مێشکی لەسەریدا نەهێشتووە و لەبەر ئەوەی ئیشەکەی دایکم پێویستتر و پارەی زیاتری لێ دەهاتە دی، ئیشەکەی من کرا بە قوربانی ئیشەکەی ئەو و ناچار وازم هێنا. ماوەیەکی زۆر بوو نە من و نە سێدنی نە دایکم دیدەنی باپیرمان نەکردبوو. چونکە ئێمە هەر یەکەمان بە دەردی خۆیەوە گلابوو. ئەویش بە درێژەی ساڵی ڕابردوو وەزعی باش نەبوو، دەستەکانی بە بای ڕۆماتیزمە نیمچە گۆج بووبوون و ئیتر دەستی چەکوشی نەدەگرت پینەچێتی بکا. جاران کە توانای کارکردنی هەبوو بۆمان باش بوو، یارمەتی دەداین و زۆر جار خواردنی خۆش خۆشی بۆ دەکردین. هەر جارە کە دەیدیم وەعزێکی درێژی لە بارەی ڕەوشتەوە دا دەدام و گەلێ جاریش لە بارەی ڕێزمانەوە سەرزەنشتی دەکردم. بۆیە. زۆر زۆرم خۆش نەدەویست. بە سزمانە چونکە لە کار کەوت بردیان بۆ مەڵبەندی چاودێریکردنی پیر و پەککەوتان. دایکم هیچ ڕۆژێکی لە ڕۆژەکانی سەردانی ڕۆژ بیر نەدەکرد چونکە ئەم. سەردانانە سەرەڕای ئەوەی بەجێهێنانی فرمانێکی باوک و فرزەندی بوون چەوریش بوون. باپیرم هەموو جارێک یەک تورەکەی بۆ پڕ دەکردین لە هێلکە. دایکم ئەگەر خۆی هەر بۆی نەکرایە منی دەنارد، ئەویش زۆر بە میهرەبانیەوە دەستی بەسەرمدا دەهێنا و دڵنەوازیمی دەکرد، لەگەڵ سیستەرەکانا بەینی خۆش بوو، گاڵتەی زۆری لەگەڵیانا دەکرد، دەیوت. وا نەزانن ڕۆماتیزمە لە کاری خستووم و کەڵکی هیچم پێوە نەماوە، کچینە وا نەزانن. ئەمانیش دەیاندایە تریقەی پێکەنین و زیاتر سەریان دەکردە سەری هەر کە نەختێک لەشی سوک بواە دەچووە چێشخانەوە و دەکەوتە کارکردن هێلکەکانیشی هەلێرەوە چنگ دەکەوت ڕۆژانی سەردان خۆی دەخستن ناو جێ و لە ژێر نوێنەکانیەوە هێلکەکانی دەردەهێناوە یەکەیە کە دەیخسە ناو تورەکەکە چەندین هەفتەمان بەو هێلکەیە ڕابووە بە کوڵاوی بە برژاوی بە هێلکەوە ڕۆن بە ترشاوەوەکە بۆیە ئەو ڕۆژی باپیرم چاک بوو و مەڵبەندەکەی بەجێهێشت لای ئێمە وەک تازێ وابوو. لەم بەینەدا سێدنی شەش هەفتەی لە سەفەر پێ چوو. دایکم دڵی کەوتە ختورە و ناچار چوو بۆ کۆمپانیاکە بۆ هەواڵ پرسینی. لەوێ پێیان وتبوو کەوا لە کێپ تاون لە نەخۆشخانە کەوتووە بەڵام نەخۆشییەکەی ئەوەندە مایەی مەراق نییە. سوکە ڕۆماتیزمەیەکی گرتووە و ئێستا خەریکی تیمارکردنە. دایکم. بەم دڵدانەوەیە دڵی دانەکەوت و کەوتە مەراق و نیگەرانیەکی یەکجار قوڵەوە. لەلایەکی ترەوە دەستکورتی تەنگی پێڵچنی بووین و منی شەرچیەکم دەکرد کارێکم دەست نەدەکەوت تا پاش ماوەیەکی کورت خوا دەرویەکی خێری کردەوە. خێزانێک داوای لێکردم دەرسی دانس بە منداڵەکانیان بڵێمەوە هەفتەی بە پێنج شلن. هەر لەم کاتەشا ماڵی مەککارتی پاش حەوت ساڵ یەکتر نەبینین هاتنەوە بۆ گەڕەکەکەی خۆمان لە شەقامی کیندگتن. هەفتەیەکی تری پێچوو سێدنی هەر بێ سەر و شوێن بوو، هیچ هەواڵی نەدەهات. دایکم کەوتە نیگەرانییەکی یەکجار زۆرەوە و مەراق هەراسانی کرد و ئۆقرەی لێ بڕا. ڕۆژان بە خەمباری لەبەر پەنجەرەی ژوورەکە دادەنیشت و هەر سەیری دووری دەکرد. ئیتر ئەوەندە تاقەتی لەگەڵ رێک و پێکردنی ناوماڵەکەشا نەما. جگە لەمە دەرمانەکانیشی وەکو پێویست لە کاتی خۆیدا نەدەخوارد و بگرە زۆر ڕۆ بێریشی دەکرد. جل کڕەکان لێی کەوتنە بۆڵەبۆڵ لەسەر ئەوەی جلەکانی بە باشی نەدەدرو. پاش ماوەیەک پێیان وت کە شتەکانی بێکەڵکن و لە بازاڕا فرۆختیان نییە. دوابەدوای ئەمە مەکینەی دروومانەکەشیان لێ سەندەوە چونکە قیستەکانی بۆ نەدەدرا. منیش دەرسەکانی دانسم لەکی سوو بەما قوڕەکە یەکجار خست دایکم ئۆقرەی لێبڕا و توانای ئەم بارە گرانەی نەبوو ژنەکەی مستەر مەککارتی لە ناکاوێکا مرد بە لەوەی بمرێ ماوەیەکی زۆر بەدەم نەخۆشیەوە ناڵاندی لەم کاتەدا خەیاڵێکی زۆر سەیرم بە مێشکدا هات چەند خۆشە ئەگەر مستەر مەک کارتی دایکم بخوازێ. واڵی کوڕی تا بڵێی برادەرمە. جگە لەمە مەگەر تەنها ئەم کارە دەردمان دەرمان بکا گینا ئاسۆ ڕوناکی تێدا بەدی ناکرێ. هەر کە پرسەکە تەواو بوو تازیەچی ڕەوایەوە و مستەر مەک کارتی بە تەنهایی مایەوە. مەسەلەکەم لەگەڵ دایکمدا هێنایە گۆڕ دایە گیان. زۆر ئاگاداری مستەر مەکارتی بکەو هەتا بۆت دەکرێ بە دەوریدا وەرە من دڵنیام دڵنیام دایە گیان ئەو ئارزووی خواستی تۆی هەیە دایکم بزەیەکی کرد وەکو بە ئەقڵم پێ بکەنێ کوڕم تۆ جارێ واز لەو کابرایە بێنە با ئەو کابرایە پشوویەک بات. قسەکەی نەچوو گوێمەوە وتم. ئاخر دایە ئەگەر نەختێک جلی جوان لەبەر بکەیت و دەست بە خۆتدا بهێنی و خۆت وەک و جاران لێ بکەیتەوە من دەزانم مەمنونیشت دەبێ مەمنون بەڵام تۆ هیچ هەوڵێن نادەیدایە هەتاکی لەم ژوورە پیسە ئەکروشکە بکەین دایگیان بەسە زمان دایە ئێستا چەند لەو قسانەم پەشیمانم. نەمدەزانی بێ خۆراکی هێزی لەبەر بڕیوە و تەنانەت توانای بیرکردنەوەشی لێ سەندووە. کەوتینە هاوین و قوتابخانە داخرا. ماڵی مەککارتی بۆ نیوەڕۆژە بانگیان کردم. منیش خواخوام بوو نەختێ لەو ژوورە ناخۆشە دوور کەوم. بۆیە بێ یەک و دوو بانگکردنەکەم قبوڵ کرد و تا ئێوارە لەوێ لەگەڵ واڵیدا یاریم کرد. سە لێوەرە کە گەڕامەوە منداڵانی گەڕەک بەریان پێگرتم و کچێکی بچکۆڵە وتی، نازانی دایکت شێت بووە؟ وەکو لە بانێکەوە بەرم دەیتەوە ئاوەهام لێ هات، وا قموڕما و حەپەسام، قسەکە وەکو کتەکێک وابوو کە لە ناکاودا بدرێ بە مناگوێدا، بە شڵەژاوی هەر ئەوەندەم بۆ وترا، ئەوە ئەوە دەڵێی چی؟ یەکێکی تریان هەڵیدایەوە وتی. ڕاست دەکا! درگا بە درگای ماڵانی داوە و تەڵەزمە خەڵوزێکی داوەتە بەریان و کە گوایە ئەمە دیاری جەژنی لەدایک بوونە. گەر باوەڕ ناکەی بچۆ لە دایکم بپرسە. بێ ئەوەی ئیتر توانای گوێ شل کردنم هەبێ تینم دایە خۆم و بەرەو ماڵ بە هەڵە داوان ڕام کرد. لە دەرگاوە یەکسەر خۆم بەرەو نهۆمی سەرەوە کوتا و دەرگای ژوورەکەم لادا. هەناسەم سوار بوو. دڵم لە سەر سەد لێی دەدا. هەڵوێستەیەکم کرد تا هەناسەم بێنمەوە بەر خۆم. کات دەمە و ئێوارەیەکی هاوین بوو. دنیا تا بڵێی قەبز و تاریک بوو. دایکم وەکوو هەمیشە لەبەر پەنجەرەکە دانیشتبوو. لەسەر خۆی هاوڕێکی لێم دایەوە و سەیرێکی وێڵی کردم. ڕەنگی بە ڕووەوە نەمابوو. دەموچاوی بە تەواوی گۆڕرابوو. دایە گیان دایە گیان چیتە؟ لەبەر خۆیەوە بێ پەروایانە سەیرێکی کردم و ورتەیەکی لێوە هات تێگەیشتم دەڵێ چیت دەوێ؟ ئیتر خۆم بۆ نەگیرا و قڕگەم پڕ بوو لە گریان یەکسەر ڕام کردە بەردەمی و هاتم بە چۆکا و سرم نایە ناو کۆشی و دام لە سوەپەی گریان لەسەر خۆ بە نووکی پەنجەی دای بەسرمدا ئەوە بۆچیە گری؟ بەدەم هەنس کەوتم بۆ والیا بدەی دایکە تۆ لەسەر خۆت نیت بێگومان کوڕە شیرینەکەم من لەسەر خۆم نیم ئەی بۆ مناڵەکان ئەڵێن ماڵەکانی یەک بە یەگەڕاوی ئیتر بۆم تەواو نەکرا چونکە گریان قڕگی گرت بۆسی دنیە گەڕام کوڕم ئەوان لیان شاردوومەتەوە بەم قسەی بەدڵنیایی بۆم دەرکەوت کە ئەوەی منداڵەکان گێڕایانەوە دەقا و دەق ڕاستە تخوا تخوا دایکیان ئەگەر واز لەم قسانە نەهێنی سێدنی لە کوێ ئەوان لە کوێ دایکیان با بچم با بچم دکتۆرت بۆ بێنم کەشکێکی کێشا بەسرم دا و لەسەر خۆی وتی ماڵی مەکارتیە زانن لە کوێ کوڕم ئەوان لیان شاردوومەتەوە دایکە گیان دایکە گیان توخوا بەسە بەس هەڵسام و بەرەو دەرگا ملمنا چاوی بە شوێنم داهات و بە کزییەکەوە وتی. ئەوە بۆ کۆ ڕێ کوڕم. دەچم دایکە دکتۆرێک دێنم ئەوەندم پێ ناچێ زوو دێمەوە دایکە متەقی نەکرد بەڵام بە نیگەرانیەوە چاوی کەوتە دووەم. بەپەلە بە پێ پلکانەکانە هاتمە خوارەوە بەژنە خاوەن خانووەکەم وت دایکم وەزعی زۆر خراپ دەبێ دەبێ بپەلە بچمە لای دکتۆر ژنەکە وتی مەچۆ نردومە بە دوای دکتۆرە. دکتۆری گەڕەکەکە کابرایەکی پیر و ئوفتادە بوو کە هات و پاش ئەوەی ژنەکە قسەی بۆ کرد کە هەمان قسەکانی منداڵەکان بوو فەحسێکی سەرپێیی کرد و وتی، ئەقڵی تێک چووە، خێرا بینێرە بۆ نەخۆشخانە. مەبەستی لە نەخۆشخانە شێتخانە بوو. ئینجا پسوڵەیەکی دا پێمان کە تێیدا نووسرابوو ئەم ژنە جگە لە نەخۆشییەکەی بێخۆراکییەکی زۆر، توندی هەیە و ئەمەی بە خۆشم وت ژنەکە ڕووی کردە من و بۆ دڵدانەوەی من وتی ڕۆڵە ئەوەی چاکترە چونکە لەوێ سەرە ڕای چارەسەرکردن خواردنی باشتریشی ئەیەنێ پیرەژنەکە لەگەڵما هاتەوە سەر و شتومەکانی دایکمی کۆکردەوە و جلەکانی گۆڕی دایکم وەکو منداڵێک بە دەستمانەوە دەهات هێزی نەمابوو ورەی بە تەواوی بەردابوو کە لە ماڵەوە دەرچوین دراوسێکان لەبەر دەرگای ماڵەکەمان کۆبووبنەوە و زۆر بە پەرۆش و داخەوە بەڕێیان کردین نەخۆشخانەکە میلێک دوور بوو، دایکم لەبەر بێهێزی وەک سەرخۆش ڕێی دەکرد، ناچار بووم بیگرم تا نەکەوێ. ئێوارانێکی زۆر تاریک و قەبز بوو، دەدووت، ئەویش بە دڵڕەقییەوە زیاتر بەدبەختیی ئێمەی نیشان دەدا. بێگومان ئەو خەڵکەی بەلاماندا ڕادەبوورن، دایکمیان بە سەرخۆش دادەنا. دایکم قسەی نەدەکرد، بەڵام دیار بوو دەیزانی بۆ کوێ دەچووین. دڵنیام کە ئەوێی پێ خۆش نەبوو. لە ڕێگە هەندێ دڵیم دایەوە بەڵام هەر زەردەخەنەیەکی کرد و توانای قسەکردنی نەبوو کە گەیشتینە نەخۆشخانەکە براینە لای دکتۆرێکی گەنج پاش خوێندنەوەی پسوڵەکەی دکتۆرە پیرەکە ڕووی کردە دایکم وتی باشە خات و چاپلن بێ زەحمەت وەرە بەم لاوە بزانم چیت پاش فەحەزکردن سیستەرێک دەستی گرت و لەگەڵ خۆیان برد دەیزانی دەیبەن بۆ خەواندن و من بە تەنها دەمێنمەوە بە کزی و بێدەسەڵاتانە هاوڕێکی دایە. خۆم وا لێ کرد کە ئەوەندە بە تەنگەوە نیم و مەسەلەکە ئەوەندە گران نییە، وتم. دایە گیان، تا سبەینێ خواحافیز. دڵێ هیچ نەکا دایە، خواحافیز. دایانە پێش خۆیان، بەڵام تا لێم ئاوا بوو هەر هاوڕی دەدایەوە و سەیری دەکردم. کە ئەو ڕۆیشت دکتۆرەکە سەیرێکی منی کرد و وتی. ئەی تۆ چی دەکەی، کاکیلە، چی دەکەی؟ ئەوەندەم داخی کارگەی هەتیو خانەکان لە دڵا بوو نەمهێشت زیاتر لە سەری بڕوا خێرا بە ڕێزەوە وەڵامم دایەوە دەچم بۆ ماڵی پورم. کە نەخۆشخانەکەم بە جێ هێشت تەنها هەستم بە چزەی دوورکەوتنەوە لە دایکم دەکرد لەگەڵ ئەمەشا تۆزە ڕووناکییەک دەزیایە دڵمەوە بەوەی کە ئەو زوو چاک دەبێتەوە و ئەوێی هەرچۆنێک بێت لەو ژوورە قەبزە خۆشترە کە دەبێ بەردەوام تێیدا بە برسێتی کرووشکە بکات بەڵام ئەو وێنە پڕمانا دڵشکێنەیم هەرگیز لەبیر ناچێ کاتێک کە سیستەرەکان دایەنە پێش خۆیان و هەردوو هەنگاو و هاوڕێکی کزانەی لە من دەدایەوە و بێدەسەڵاتانە دەکەوتەوە پێشیان لەو دەقیقەیەدا هەموو ڕووخۆشی و ڕۆح سووکی و قسە خۆشیەکەیم وێنە بە وێنەوەکو شریتی سینەما دەهاتەوە بەرچاو. یەکێک لەو وێنانە ئەوە بوو کە هەرچەند غەمبار و بێڕەنگ بواە هەر کە من دەرکەوتمای یەکسەر وەکو گڵ دەگەشایەوە و دەکەوتە قسەی خۆش خۆش و منیش هەموو ماندوێتیم لەبیر دەچووە وێنەیەکی تری ئەوە بوو کە هەرگیز بەدەستی بەتاڵ نەدەهاتەوە بۆ ماڵ هەر نەبووە یەک دوو شەکرە سوورەی بۆ من و سێدنی دەهێنایەوە تەنانەت ئەو بەیانیانەش کە نەخۆش کەوت بوو بووە دەرەوە و هەندێ شەکرە سوورەی لەگەڵ خۆی داهێنابووەوە کە ئێوارە بەو شێوەی کە باسم کرد بینیم و دەستم کردە گریان دەرم نایە ناو کۆشی یەکسەر یەک دوو دانی لە گیرفانی دەرهێنا و پەسایە ناو دەستمەوە گوایە بۆ ئەوەی ژیرم کاتەوە دڵم بواری نەدا یەکسەر بچمەوە ماڵ بۆیە تا ئێوارەیەکی درەنگ خۆم لەو دەوروبەرە خڵافان کە گەڕامەوە ژوورەکە لەوە دەچوو سەد ساڵ بوو بێ کەس پێی تێنە نابێ جێگەی دایکم بە تەواوی دیار بوو دیار بوو بەیانی ئەو ڕۆژە ویستبووی جلەکانم بۆ بشوە چونکە تەشتێک جلی خوساوی لەسەر کورسیەک دانابوو بێ ئەوەی لێ بدە. دەستێکم بە دۆڵابەکەدا گێڕا و جگە لە نەختێ چایی هیچی ترم بەر لەپ نەکەوت. کیسەیەکی پەڕۆینی بچووکی هەبوو کە ئەگەر پارەی ببوایە تێی دەخست. لەسەر ئاگردانەکە دانرابوو. کیسەکەم سەح کردەوە. سەیر دەکەم سێنی و پەنسی تێدایە لەگەڵ هەندێک کلیل و تیکتی ڕەهنکردنی شتومەک. دوو شەکرە سوورەکەی کە ئێوارە پەستایە ناو دەستمەوە هێشتا هەر لە سووچێکی مێزەکەیان مابوونەوە، هەستم بە خەمبارییەکی یەکجار زۆر کرد. دڵم کوڵی سەند. فرمێسک بە ڕوومەتمە شریتەیان کرد و تێر تێر گریام. هەر بەدەم گریان و خەمەوە بەلادا هاتم و تا بەیانی خەبەرم نەبوو.